شەهرەزاد گێڕایەوە شەماسی گەورە وەزیر وتی ئەڵێن کۆمەڵە ڕێویەک لە کونەکانیان دێنە دەرەوە کە و نەگەڕان بە شوێن شتێکدا بیخۆن لاکی وشترێکی مردویان بینی لە دڵی خۆیاندا وتیان خواردنی ڕۆژانێکی زۆرمان دەستکەوت بەڵام ترسی ئەومانە بەهێزەکان بەشی لاوازەکانمان نەدەن کەوابوو ئەبێت دادوەرێک بێنین تاکو و کارێکمان بۆ بکە داد پەروەرانە لێمان بەش بکات و خۆشی لێی بخوا ئەوان لە ڕاوێژی ئەوە دابوون کە یەکێک بکەن بە حاکم بەسەر لاکەوە هێندەیان زانی گورگێک پەیدا بوو ئەم جاڕێکەوتن کە ئەو گورگە بکەنە حاکم چونکە باوکیشی کاتی خۆی پاشان بووە ئەم جا بانیان کرد و پیانوت ئەوە تۆمان کردە حاکم بەسەر ئەم لاکە وشترەوە تۆیش داد پەروەرانە هەر یەکە و ڕۆژانە بەشی خۆی بدەرێ مەهێڵە بەهێزەکانمان بەشی بەهێزەکان بخوا گورگە ئەو ڕۆژە بە یەکسانی گۆشتی لاکەکەی بەسەر ڕێویەکاندا بەش کرد و هەر یەکە ژەمی ئەو ڕۆژەی پێدان دواتر کەوتە بیرکردنەوە لە دڵی خۆی داوتی باشە ئەم دابشکردنەی من سوودی بۆ خۆم نییە ئەو بەشەی خۆم هەر وەرەگرم ئەگەر ئەم لاکە هەمووی ببەم بۆ خۆم کەسیان هیچیان بۆ ناکرێت و ناتوانن زیانم پێ ببەخشن باشتر وایە بەشیان نەدەم ڕۆژی دووەم ڕێویەکان هاتنە لای مامگورگ و داوای بەشە گۆشتی ئەو ڕۆژیان لێکرد گورگ پێیوتن لاکەکە تەواو بوو گۆش نەما ڕێویەکان بە دڵشکاوی و ناومێدی گەڕانەوە دواوە ئەم جا کەوت نەگفتوگۆ وتیان چاک خوا ئەم گورگە خائینەی توش ئێمە هێنا ئەم پیسە نەگریسە لە خوا نەترسە دەسەڵاتیشمان بەسەریدا ناشکێ ئەم جا لەسەر ئەوە ڕێکەوتن ئەمڕۆژ خۆیان لەم لاولا تێر بکەن و سبێنێ ئەچینەوە لای بۆ بەیانی چوونەوە بۆ لای و پێیان وت مام گورک ئێمە تۆمان کردە سەرۆکی خۆمان و ویستمان کە بە هێزەکانمان بەشی بێهێز و لاوازەکانمان نەخوا چاوەڕێی ئەوەمان لێ کردیت کە لەمە و دوایش تەقەلامان بۆ بدەیت و ڕۆزیمان بۆ پەیدا بکەیت ئەوە تا ئەوە دوو ڕۆژە خواردنمان نەخواردووە برسێتی زۆری بۆ هێناوین باش نەبوو ئەمەد بە ئێمە کرد مام گورک هێندەی تر تووڕە بوو ئەمجا کۆمەڵە ڕێویەکە دەستیان کرد بە ڕاوێشکردن و دواتر بڕیاریاندا هانا بەرن بۆ مام شێر خۆمان بدەین بەسەر دەست و پێیدا و لاکی وشترەکەی بدەێنێ بۆ خۆی ئەگەر بەزەی پێمان دەهاتەوە و بەشی داین ئەوە لە پیاوەتی خۆیەتی گەر ئەویش بەشی نەداین ئەوە ئەو لاکە گۆشتە شێرەکە بیخوا باشترە نەک ئەو گورگە خائینە ڕسوایە ئەمجا بە کۆمەڵ چوون بۆ لای شێر و بەسەرهاتی خۆیان لەگەڵ گورگەدا بۆ جێڕایەوە وتیان ئێمە کۆی لی تۆین و هانامان بۆ هێناویت لە دەست ئەو گورگە ڕزگارمان بکە شێریش غیرەت گرتی و ڕێوێکانی خستە دوای خۆی و بردنی بۆ لای گورک کە گورگە شێرەکەی بینی بەرەو لای ئەو دێت هەڵات و ویستی بۆی دەربچێ بەڵام شێرە نیشتە سەری و هەلێرە و هەلەوێ گرتی و بەنیۆکانی گورگەکەی پارچە پارچە کرد ڕێویەکانیش بەلاکە گۆشتەکە گەشتنەوە لەم چیرۆکۆ بۆمان دەرکەوت کە نابێ پاشان بە قسەی میلەتەکەی خۆیان نەکەن ئامۆژگاریەکەم وەربگرە و بڕوات پێی هەبێ ئەوەش بزانە باوکت لە وەسیەتەکەی دامۆژگاری کردی کە گوێ لە ئامۆژگاری بگریت ئەم بڕە قسەیش دوایەمین قسەی منە بۆ تۆ و خوا حافیز پاشاوتی قسەکانت بە هەند وەرەگرم و بەیانی لەگەڵ هاوڵاتیاندا کۆ ئەبمەوە لە دەرەوە شەماسی زانا بە وەزیران و گەورە بەرپرسان و سەرۆک هۆزەکانی وت ئامۆژگاریەکانی لێوەرگتوم و پش بەخوا سبێنێ لەگەڵتان کۆبێتەوە دیسان شاژن بیستیەوە کە شەمماز ئامۆژگاری پاشای کردووە بۆیە خۆی کرد بەلای پاشادا وتی پێم سەیرە کە هێندە گوێ لە کۆیلەکانت ئەگری لە کاتێکدا پێویستە ئەوان گوێ لە تۆ بگرن و فەرمانەکانت جێبەجێ بکەن ئەم بە ئارامی و هێمنیت وای کردووە ئەوان بێرن بێنە بەرامبرت آخر هێندە گوێیان لێ بگریت کاریان بۆ بکەیت ئەرکەکانت گرانەکەن بە دەردەکەی شوان و دزەکانت ئەبن پاشایش پرسی بەسەرهاتی شوان و دزەکان چۆن بووە شەهرەزاد هەستی کرشە و درەنگ بوو شەهرەزاد جێڕایەوە شاژن وتی ئەگەڕنەوە شوانێک هەبووە لەو دەشت و دەرە مەڕی لەوە ڕاندووە شەوێکیان دزێکی لێ پەیدا بێ ئەوێ مەڕی لێ بدزێ هەرچەند دەکاتوە کۆشێ هەلێکی بۆ ناڕەخسێ کە دزیەکەی بکە چونکە شوانە شەو ڕۆژ بە ئاگا بێت و ناغافڵێ لە ڕانەکەی دزەکە ماندووە بێ لە چاوەڕوانیدا ناچار ئەو دەر و دەشتە گەڕێ شێرێک ڕاوەکە پێستەکەی ئەگروێ، ئەمجا ئەیدا بە شانیدا و ئەیهێنێتەوە لە شوێنێکی بەرز بەرامبەر ڕانەمەڕەکە دایئەنێ، کە شوانەکە بیبینێ، ئەمجا دزەکە ئەچێتە لای شوانەکە و پێی ئەڵێ، ئەو شێرە منی ناردووە داوای خواردنی ئێوارە کا لەو مەڕانە. شوانەکە پرسی شێرەکە لە کوێیە دزەکە وتی سەر بڵند بکە بڕوانە ئەوە تا بەو بەرزیەوە شوانە سەری بەرز کردەوە شێرەکەی بینی ترسی لێ نیشتوتی براکەم چەندت مەڕ ئەوێ بیبە دەست ناهێن مەڕێت دزەکە چەندی پێویست بوو مەڕی برد دوای کەمێک ئەگەڕایە و بە شوانەکەی ئەوت شێرەکە نردومی داوای ئەوەندە مەڕەکە دەستێ برد چەند مەڕی تری ئەبرد و ئەڕۆیشت دزە مۆڵەتی شوانەی نەدا و بەشی زۆری ڕانەمەڕەکەی برد ئەم چیرۆکەم بۆیە بۆ جێڕایتەوە تاکو وەکو ئەو شوانت لێ نەکەن و پیلانت بۆ نەجێڕن گوڵەخان ئامۆژگاری شاژنی بەهەن وەرگرت وتی ئەم ئامۆژگاریی تۆم وەرگرت و بەیانی ڕاوێژیان پێناکەم بۆ بەیانی وەزیران و گەورە بەرپرسان و سەرۆکۆزان جارێکی دی کۆبوونەوە لە سەرای حکومڕان و چاوەڕێی کۆبوونەوە بوون لەگەڵ پاشادا ئەمجا لە دەرگاوان چوونە پێش و داوایان کرد پاشا ببینن دەرگاوان ڕێی پێنەدان ئەوانی ژووتیان ئادەی ئاگر بێن و دەرگاکان بسووتێنن دەرگاوانیش چووە ژوورە و هەواڵەکەی دا بە پاشا و پرسی فەرمانت بەچیە پاشایش نردی بە شوێن خانمی شاژنیدا هێنان پێی وت شەماسی زانا و فەیلسوف هەرچیەکی وت دروست وا بوو هەموو خەڵکەکە هاتوونە تا بەر دەرگاکەم ئەیانەوێ من و تۆ بکوژن ئێستاش چون ئاگر بێنن بە دەرگاکانمانەوە و بێنە سەرمان و بمان کوژن ئەمجا ڕاوێژی چیم بۆکەی چیرۆکی فڕوفێڵی شاژن بۆ کوشتنی شەمماس و وەزیرەکان. شەهرەزاد گێڕایەوە شاژن بە گوڵەخانی مێردی وت گرنگ نەبێ بەلای تۆوە سەردەمێک تێکەوتوین تێیدا ڕسواکان لە پاشاکانیان هەڵەگەڕێنەوە. گوڵە خان پرسیەوە بە بیروڕای تۆ چی بکەم باشە؟ پیلانت چییە؟ شاژن وتی سەرت بە قوماشێکی سور ببەستە ئەمجا بنێرە بە شوێن شەماسی زانا و گەورە وەزیردا. کە هات پێی بڵێ ئەوە حاڵەکەمە و زۆر نەخۆشم. هەرچەندم کرد توانای ئەوەم نەبوو لەگەڵ وەزیران و گەورە بەرپرساندا کۆببمەوە. ئێستاش حاڵەکەی منیان بۆ باس بکە و بڵێ پشت بەخوا سبێنێ کە تۆزێ نەخۆشیەکەی سوکتر بوو لەگەڵتان کۆ ئەبێتەوە ئەمجا تاکو و سبەی بەیانی دە پیاوی بەهێز و تۆکمە و شەڕەنگێز ئامادە بکە و با لە دەوروبەرت بن بنێرە بابێنە بەرامبەرت و فەرمان بدە هەر جارە و یەک کەسیان بێتە ژوورەوە کە هاتە ژوورەوە بەو دە پاسەوانە بڵێ بیبەن و بیکوژن ئەوەش بزانە بێت شەماسی گەورەوە زیریش بکوژی بەڕاستی فێڵباز و ئاژاوە جێڕەکە ئەو پیاوەیە کە ئەم پیلانە جێبەجێ کرد ئەحەویتەوە ئەوەش بزانە لەم پیلانە زیاتر چارەسەری نییە پاشای ژووتی پیلانێکی زۆر بەسوودە چۆنە دوو دواکەم کە شەماس هاتە ژوورە و پاشاوتی ئەزانم خەڵکێکی زۆر هەوادارت هەیە و گوێت لێگرن خۆ دەزانی هەمیشە من بەقسم کردویت و وەکو باوکی خۆم سەیری تۆم کردووە خۆتە بینی نەخۆشم و توانای ئەوم نییە لەگەڵیان کۆ بمەوە هەر لەبەر ئەوەیشە ئەمڕۆ کۆبوونەوەکەم دواخستووە کە چوویتە نێو خەڵکەکەەوە لە زمانی منەوە داوای لێبوردنیان لێ بکە و پەیمانیان بدەرێ پشت بەخوا سبێنێ لەگەڵیان کۆبمەوە و گوێیان لێگرم و پێویستیەکانیان جێبەجێکەم تۆ ئامۆژگاری کەری باوکم و خۆم بوویت هەمیشە پیشە چاکسازی و ئاشتەوای بووە شەماسی گەورە وەزیر کڕنوشی بۆ برد و دوعای بەخێری بۆ پاشا کرد چووە دەرەوە و خەڵکەکە ئاپۆڕیاندا ئەویش چی پێوترا بوو بۆی جێڕانەوە پێیوتن کە پاشا لەبەر نەخۆشی دوێنێ لەگەڵیان کۆنەبتەوە پش بەخوا سبێنێ لەگەڵیان کۆبێتەوە ئەوانیش سەرای حکومڕانیان چۆڵ کرد و پاشا نردی و دە کۆیلەی پاڵەوانیان بۆ هێنا کە زۆر بەهێز و چاوقایم بوون لەگەڵیان کۆبوو و پێیوتن بۆیە ناردومە بە شوێنتاندا ئێوە باوکی منتان زۆر خۆش ویست بوو دڵسۆز بوون بۆی منیش کە کوڕی ئەو پیاوم دیارە ڕێزم لێگرن و دڵسۆزن بۆم ئاخۆ نهێنی من پارێزگاریەک هەن و فەرمانەکانم جێبەجێکەن ئەوەش بزانن لای من بێخەم بن و پەیمانتان ئەدەمێ هەرگیز لێتان تووڕە نابم و فرمانی سزاتان بۆ دەرناکەم لەگەڵ ئەمانەشدا پلە و پایەتان بەرزەکەم و موچە و خەڵاتتان زۆرترەکەم تەنیا هێندەم لە ئێوە ئەوێ فەرمانەکانم جێبەجێ بکەن دە پاڵەوانەکەوتیان هەر فەرمانێکمان بۆ دەربکەی جێبەجێەکەین لە قسەی تۆ دەرناچین و تۆ سەرۆکمانی پاشاوتی بۆ خۆتانەزانن کە کاتی خۆی باوکم چەند بۆ هاوڵاتیان باش بوو هاوڵاتیان پەیمانیان بە باوکمدا بوو کە گوێڕایاڵی من بن و پشتم بگرن ئێستاش بۆ خۆتان ئاگادارن ئەوە چەند ڕۆژێکەوە زیران و گەورە پیاوان و سەرکردەکان گەلە کۆمەکەیان لێکردوم ئەیانەوێت بمکوژن منیش ئەمەوێت چاکیان لەگەڵ بکەم بۆیە چارم نییە بڕیارم داوە هەندێک لەو دژمنانم بکوژم تاکو مەملەکەت لەوانە پاک بکەمەوە و نەهێڵم دووبەرەکی بکەوێتە نێوان هاوڵاتیان جا لە دەرگایەکەوە دێنە ژوورەوە بۆ بینینی من لە دەرگایەکی ترەوە ئەچنە دەرەوە لەو دیو دەرگاکەوە بوەستن هەر کە لای من چوونە دەرەوە بێکوژن و لاشەکەی بەرن و بیشارنەوە دە پاسەوانە پاڵەوانە کەوتیان بە چاوان ئەمجا پاشا خەڵاتی کردنەوەوانیش چوونە دەرەوە بەیانی وەزیران و سەرکردەکان و پیاوماقۆڵان و سەرۆکۆزان لەبەر دەرگای سەرای حکومڕاندا ڕیز بوون پاشایش فەرمانیدا با یەکەیەکە بێنە ژوورەوە شەهرەزاد هەستی کرشە و درەنگ بوو شەهرەزاد وتی ئەی شا شەهرەیار پاشای بەختیار یەکەم کەس شەماسی زانا و گەورە وەزیر چوە ژوور و ڕوبەڕووی گوڵەخان شابووەوە کە هاتە دەرەوە قۆڵبەستیان کرد و بردیانە ژوورێکی تر و کوشتیان ئەم جایەکەیە کە وەزیران هاتنە لای پاشا و بەدوایاندا زانایان و پیاماقۆڵان و سەرکردەکان کە لە دەرگەکەی ترەوە ئەچوونە دەرەوە قۆڵبەست ئەکران و لە ژوورێکدا کوژران ئەمجا پاشا فەرمانی دا هەر کەسانێکی دی لە کۆشک و دەوروبەردا بوو خۆی بە پیاو زانی بوو گرتیان و کوشتیانن ئەم جا دەوروبەر هێور بۆ و داواکاری و ناڕزایی هاوڵاتیان کبووەوە پاشا دەستی کردەوە بە ڕابواردن و خواردنەوە خراپەکاری مەملەکەتیش خاکەکەی زێڕ بوو وڵاتانی دەوروبەر چاویان بڕی بۆ مەملەکەتەکەی بەغیلیان بە پاشا و دانیشتوانی مەملەکەتە برد دەنگوباسی کوشتاری وەزیران و گەورە بەرپرسانی مەملەکەت و سەرۆکۆزان بە مەملەکەتەکانی دەوروبەردا بڵاو بووە بۆیە هەندێ لە پاشایان کەوتنە بیرکردنەوە لەوەی پەلاماری مەملەکەتەکەی گوڵەخان شابدەن و دانیشتوانی لە زۆرداری ئەو پاشا جێ لە مناڵە ڕزگار بکەن خۆیشیان دەست بگرن بەسەر سامان و ئابووری مەملەکەتەکەیدا ئەو پاشا هەرزەکارە کەسی بەدەستەوە نەماوە ڕاوێژی بۆ بکەن و ماوەیەکە سوپاکەی پشتگوێ خستووە پاشایەکی دراوسەی کە چاوی بڕی بۆ سامان و ئابووری ئەم مەملەکەتە لاوازەوتی نامەیەکی شەڕەنگێزی بۆ نێرم بزانم چیڵێ ئەو پاشای نامێکی بۆ نووسی بەم شێوەیە بەناوی خوای بەخشندە بیستمانە چیت هێناوە بەسەر وەزیران و گەورە سەرکردە و پیاو ماقۆڵان و سەرۆکۆزان خۆت چۆن توش کردووە کار گەشتووە بەوەی بەرگریت لە خۆت و مەملەکەتەکەشت بۆ ناکرێت و سوپاکەت توانای جەنگینی نییە هەر کاتێک بمەوێ پەلامارت ئەدەم و زاڵە بم بەسەرتا بۆ هەرچیەکم وت بێدەنگ جێبەجێ بکە کۆشکێکم لێتەوێ لە ناوەڕاستی دەریادا جا چۆنی دروستەکەی ئەوە کێشەی خۆتە گەر بە قسەشم ناکەیت و سەرپێچیەکەیت تا زۆ خۆت ڕزگار بکە و هەڵبەی باشە چونکە لەو پەڕی هندستانەوە دوانزە لەشکرت ئەنێرمە سەر کە هەر لەشکرەی دوانزە هزار جەنگاوەر بێ ئەو کات مەملەکەتەکەت داگیرەکەم خاپوریەکەم ژنەکانت زەوتەکەم چارەسەرت هەر ئەوەیە ئەو کۆشکەم بۆ دروست بکەی نامەکەی بە مۆری شاهانە مۆر کرد و دا دەست نوێنەر و ڕەوانەی مەملەکەتەکەی گوڵەخانشای کرد کە نوێنەر گەیشت چوە لای پاشا و نامەکەی دادەست کە پاشا نامە هەڕەشە ئامێزەکەی خوێندەوە ڕەنگی تێکچوو سەری لێ هاتەوە یەک و هەر چەند بێری کردەوە کەسێکی شک نەبرد ڕاوێژی پێ بکە ئێوارە چووە کۆشک ژنەکەی سەرنجی دا ڕەنگی تێکچوە و پەژارە دایگرتووە پرسی ئەوە چیتە پاشا ئەوی ژووتی لەمڕۆ پاشانیم و کۆی لە پاشام ئەم جانامەکەی لە گیرفان دەرهێنا و بۆ شاژنی خوێندەوە کە ژنە ئەمەی بیست کەوتە خۆڕنەوە گریان پاشاش لێی پرسی ئاخۆ پیلانێکت هەیە بۆ ئەم کێشەگرانە ژنەوتی کواژنان لە جەنگ ئەزانن ژنان لاواز و بێدەسەڵاتن ئەمە کاری پیاوانە پاشا کە ئەمەی بیست زۆر پەشیمان بوو لە کوشتنی وەزیران و سەرکردەکان و گەورە بەرپرسان و سەرۆکۆزان بەڵام پەشیمانی سوودی نییە ئەم جا بەژنەکانی وت منیش وەکو کیسەڵەکانم لێ بەسەر هاتووە ئەو دورگەیە پڕ بوو لە درەختی بەردار و چەندین جۆر میوەی تیا بوو وا ڕێکە و ڕۆژێکیان سوێسکێک هێندە ماندووی ڕێگا بوو ماوەیەکی زۆر فڕی بوو ماندوو شەکەت بوو دابەزی تاکو لە شوێنێک بنیشێتەوە و کەمێک بحەوێتەوە کۆمەڵێکی سەڵ لە کەنار دەریا ئەبینێت و لایەن ئەنیشێتەوە شەولان ئەمێنێتەوە و میوانیان ئەبێت و کیسەڵەکان میوانداریەکەن هەر ئێوارەکی سەڵەمەیەک ئەمە چۆن وابێ ئێمە لەگەڵ ئەم سوێسکەی ڕاهاتوین و بێ ئەو هەڵناکەین کەچی ئەو بەیانی ئەدا لە شقەی باڵ و ئەڕات و ئیدی نایبینین تاکو ئێوارە کی سەڵەکانی تریش کە هۆگری ببوون وتیان بەڕاستی ئێمەش پێمان ناخۆشە کە بەیانیان ئەڕات و نایبینین. هەمویان ڕێگەکەون کێوارە هاتەوە بۆ ناویان گلەی لێ بکەن و پێی بڵێن کە تاریک داهات سوێسکەکەوەکو جاران گەڕایەوە نێو کیسەڵەکان ئەوانیش لە دەوری کۆبوونەوە پێیان وت و گلەی خۆیان لێکرد سوێسکە کە پێکەنی وتی من سوپاستانەکەم بڕوا بکەن منیش ئێوەم خۆشەوێ هەر بۆیە شەوانە دێمە ناوتان بەڵام ئێوە زانن ئێمەمانان باڵندەین و فڕندە چارەمان نییە شێوازی ژیانی من وایە چارەم نییە بێت ڕۆژانە بفرم کیسەڵەمێ دەستی کردە گریان یەکێک لە کیسەڵەمەیەکان بەزەی پێداهاتە و سەری نایە پەناگوێی کیسەڵەمێ عاشقەکە و چرپاندی بەگوێدا کە ئەتوانێت کارێک بکە ئیدی سوێسکەکە نەفرێت و هەمیشە لایەن بمێنێتەوە کیسەڵە عاشقەکە زۆری پێخۆش بوو کیسەڵە فێڵبازەکە ڕووی کردە سوێسکەکەوتی هەموو فرینێک ماندووبوونێکی لە دوایە زۆر جارانیش بە دەست بەتاڵی ئەنیشتنەوە ئێمەش چونکە زۆرمان خۆشەوێت ئەترسین ڕاوچێک ڕاوت بکات و لە دەست ئێمە دەربچیت و بە خەفەتی تۆ بمرین سوێسکە کە کەمێک ڕامە ئەمجا پرسی باشە من چی بکەم باشە کی سەڵە فێڵبازەکەوتی ئەگەر ئێمەت خۆشەوێ بەدەن و پەڕەکانی هەردوو باڵت هەڵبکەنە لەگەڵ ئێمە خواردن بخۆ و لە نێو ئێمەدا بمێنەوە با لە یەکتری تێر ببین سوێسکەکە حەوانە و چێژ و حەزەکانی ژیانی هەڵبژارد و بەدەنوک بەر بووە پەڕەکانی هەردوو باڵی و یەک بە یەک پەڕەکانی هەڵکەن ماوەیەک بە بەختیاری و دڵی خۆشەوە پێکەوە ژیان ڕۆژێکیان چقەڵێک بەلایەندا تێپەڕی و سوێسکەکەی بینی لە دڵی خۆی داوتی ئەم سوێسکەیە چەند قەڵەوە ئەمە چیەکە لە نێو ئەمکی سەڵانەدا کەورتر سەرنجیدا بۆی دەرکەوت ئەم سوێسکەیە ناتوانێ بفرێ بۆیە شاتاوڵی بۆ بردو و گرتی کیسەڵەکان هەڵاتن و دوورکەوتنەوە و دەستیان کردە گریان چەقەڵەش خەریکی ڕاوشاندن و خنکاندنی سوێسکەکە بوو سوێسکەکە هاواری کردە کیسەڵەکان وتی ئەوە هەرگریانتان لەدەست دێ ئەوانیش وتیان ئەی چی بکەین ئاخر ئێمە بێدەسەڵاتین سوێسکەکەش پێی وتن بێخم بن هیچ لۆمەی ئێوە ناکەم خۆم بە دەنوکی خۆم پەڕەکانی هەردوو باڵم دەرهێنا تاوان تاوانی خۆمە ئەمجا پاشاڕووی کردە شاژن و ژنانی دەوروبەری وتی ژنەکانم منیش لۆمەی ئێوە ناکەم خۆم تاوانبارم کە بە قسەی ئێوەم کرد بیرم چۆ بەهۆی ئێوە باوکە ئادەم هەڵی کرد و بەهشتی لە دەست خۆیدا منیش ڕاوێژم نەکرد و وەزیران و سەرکردەکان و پیاو ماقۆڵان و زانایانم هەموو کوشت کاوانە سەرچاوی هێز و دەسەڵاتم بوون ڕاوێشکارم بوون ئێستاش کار لە کار ترازاوە چاوەڕێی چارەنووسی ڕەشی خۆمەکەم شەهرەزاد هەستی کرشە و درەنگ بوو